سلاوتان لەبێ چۆن باشن بابەتی ڕۆمان ئایا کورد دەبێتە دەوڵەت کە ناقەشی زۆر زۆر لەسەر دەکرێت ینی زۆر بابەت لەسەر نووسرایە بەڵام چەند هۆکارێکەیەکەوە لاوازی کوردوا دەرخاتن کە بتوانێتن ئەو ڕۆڵێ نەبینەوە کو نەتەوەیە کە ناسنامی هەیە زمانی هەیە خاچی هەیە ئاسمانی هەیە زەوی هەیە ئەوەی خوا دروستی کردی ئەو ئەو ناوچەیە هەموو شتیدا هەیە شوێنێکی زۆ زۆ بەبیتە لە ڕاستی ناوەڕاست کەکەیتە سەر هێلی مانگای هێلی هێلی مانگای بە پیتی بێڵێن لە نێوان تورکیا و ئێران و سووریایە ئەو هێلا شوێنێکی زۆ زۆ بەرەکەدا هەتا لە قورانی خۆ یەک لە پێغەمەرەکان داوا کرد لە شوێنێکی بەرەکەت بتن کە لێ بنیشتەوە لێ جێگیر بتن ئەویش ناوچەی کوردستانە ناوچە کوردستان ناوچەی زۆر زۆر پتوبەرەکەتە لە هەموو ڕۆێکەوە خاستن لە ژێر لە سامانی ژێرزەوی هۆکارەکان ئەوێ لەبەچ کورد ناهفتی دەڵات هۆکار یەکەم ئەوەیە کورد ناوت لە ڕووی ناوچەیەوە کەوتوتە شوێنێک لە ڕوو جوگرافیەوە جیۆپلۆتیەوە کە تۆ شوێنێکی شاخاوی یعنی لە هەر لە هەر لە سێگۆشەی تورکیا و ئێران و دواتر بە مرووی زەمە وایان کردی کەوا پارچەیەک لەو چوار پارچە بمینێتن لە ژێر سێبەری ئەو دەوڵەتانە لە ژێر سێبەری عێراق و سووریا و تورکیا و ئێران و نیشتمانی عەربی و ئەوروپا و ئەمریکا و باقی وڵاتانی وڵاتانی شوعەتیش ینی کوردستانی باشوور بەشێکە لە کوردستانی گەورە بەڵام لە ژێر سێبەری ئەو وڵاتانەدایە تحکم پێکە ناتوانێت هەموو شتێکی بەڕێسە بدەن بۆیە لە ڕووی جیۆپۆلیتیکەوە لە ڕووی لە ڕووی جوگرافیەوە جوگرافیەکەی زۆر زۆر دەستبەسە کراوە ناتوانێت پەلباوێتن گەشە بکەتن ئەوە یەک دوو لە ڕووی دام پێدانی نیودۆڵەتیەوە لە ڕوودا پێدانی دەڵتا ئێستا پشتگیریشی بەقوەتی نەبووە لۆبی نەبووە بتوانێتن کە لە ڕووی نێدەوڵەتی و پشگیری بکرێت بە بەردامی لی درایە مەسلحاتیان هەبوو کە مەسلحاتە نمە وێل کرا ئێما کرێ سێ ستەمێکی زۆری لێکرا کورد کورد لە ڕابردو هەتا ئێستا تەنها ستەمی هەر لێ درایە سەر کوت کرایە بەهۆی زۆری کێشە لە ڕۆژهەڵاتی ناوەڕاست کەوای کردووە کورد وەکو خاڵێکی نەوەی وە ئاها خاڵی گەردی لی نەوەی چۆن لە شوێن خۆ خاڵێکی ڕەش ئاهانە یاریەکەتن بە بەردەوام کورد لە شوێنی خۆی یاریەکە مایتەوە بەڵام هەر لە سەریەدەن ینی کورد وەکو چەکی نەوەوی وا لە ڕۆژهەڵاتی ناوەڕاست چۆن چەکی نەوەوی ئێستاکە لە چەکی یۆرانیەم ئێستا لە ئێران وا دەپیتێنی و ڕێژەکەی بەرزەکە دەگرێنتە هەفتا ئەوانە بۆ بەهێنانی پێداویستی پیشسازی و بەهێنانی کەرتی تەندروستی لەلایشەوە بەهێنانی کەرتی سەربازی ئاین کورد ئاوها لەو شوێنی خۆینا قەوارەکەی زۆرە بێ و لە ناواسێ زۆرە و لە ناوس بەڵام لە شوێنی خۆ بەردەوام پێکۆڵیەکەتن هۆکارەکەش ئەوەی زیاتر لە ڕۆژهاڵی ناوەڕاست بەردەوام کێشە هەبووە سەر لە عێراق لە سووریا لە لوبناان لە فەڵاستین لە لێلێم لە لیبیا گەڕەوە منتیقەی کەنداوی فارس کەنداوی عەربی سنوورەکانی تورکیا ئێران ئەو ناوەسەرە معادلی گەرمەی شەڕی بووە کورد نەیتوانانی ڕۆلی هەبێت باشوور باکوور ڕۆژهەڵات و ڕۆژاوا کوردستانی سوور لەگەڵ ڕەوەندی کوردی بێ و ئەو پەیامە یەکگر بیتن ئەتوانێت هەنگایەک برە و پێش بۆ لۆبی خۆی بکە بەڵام هەرگیز نەیتوانی بە بەردەوامی جیۆپۆلیتیکی سیاسی هەرکەسە و وەکو وەکو وەکو مێرنیشتەکان هەرکەسە و قەڵایکی خۆی بۆ سوپای خۆی هەبووە و سەرکردەی خۆی هەبوو هێز و پڕوو هێزی هێزێکی هەبوو لەگەر هێزەکەش کۆمەڵی دەستور یاسای دانابوو حکمی خۆی کرد کورد هەتا ساوەوە سەدەی بیستویەکە باشترین سەدەکە سەدەی پۆستمۆدررنی پێڵێن هەنگاو دەهاوێ هەموو تاگەک لە دنیا لەگە زیانی ڕۆشنبیری هەنگاو داهاوێتن کە زیانی دەستکردی زیرەکی پێڵێن کورد هیچ دەرفەتەکی ئەو دەرفەتانی کە لەبەوەی دروست بە نەیتوانانی و بیقۆزیتەوە بەرداوام خەرکی گیرپان پڕکردن بووە لەبار کردکە تەبعەن یەکە لە خەتەرترین شتەکان کە هەتا ئێستا کورد ڕۆلی بینوە لەو بوارە خۆدەوڵمەندکردنی خێزانەکان بووە لە ڕووی سیاسی لە ڕووی بازرگانی لە ڕووی کەسایەتی لە ڕووی چینی تێ ڕۆشنبیر ئەوانە هەر هەمیە تەنها بردننی جیفان پڕکردنی خۆیان بۆکە کە بەڕوو لە ڕووی ناسنامە کە بەکاریهێن لە هەموو لە هەموو چین و توێژەکەەوە هەر تەنها ئەو دوو هەر تەنها ئەو دوو حزبە ناگرێتەوە لە هەموو پارزەکانی کوردستانیش حتا لە دەرەواش یعنی تۆ لە شوێنێکە لە وڵاتێکی دیموکراس هەژی نەتوانانی وە پێناسەکەی وڵاتەکەی خۆت هەرێمەکەی خۆت ناسەکەی خۆت نەتەوەکەی خۆت بکەی تەنها بۆ مانەوەی خۆت تەنها بۆ مانەوەی خۆت پیداکردنی لقمەنانێک شوێنێک گەرم بیلی پاردەوە ناسنامەی خۆت بکارهینەوە کە ناسنامەکە ناشین کردووە یەک ئەگەری بچووک هەیە ئەڵێن کورد لەوانەی بتە دەوڵات یەک ئەگەر ئەگەرەکەش ئەوە دەرێن ئەگەر هاتوو بە پێی بە پێی ئەو راپۆرتێکەوە بڵا کواتەوە لە ماڵپەڕش ئۆپۆسیۆنی ئەوروپیە ئەڵێ ئەگەر ئەڵێ ئەگەر ئیمپراتوریەتی زایۆنیزم بێتن ڕۆژڵاتی ناوەڕاست داگیر بکەن هەتا بن سن و هەتا مەدیقەی هەتا مەدیقی یەکێتی سۆڤەت ئەو ناوسانە هەموو دەگرێتەوە هەرچی داهات و سامان و ناوەیە هەموو دەستە گیرفانی ئەم ئیمپراتۆریەتە سەرجەم دەوڵەتەکان دابەشەکرێ دەولەتی سونە پێرن دەولەتی لەرزۆک و دەولەتی فەقێش پێڵن دەولەتێکی کە لە ڕق هەتا ڕێژشی کەم نەکرێت و ناتوان ئەو پرۆژە بسە دوباری جێ بەزێکردنەوە کاتێک ڕێژشی لەو ناوە کەم کراوە هێزی دەساتیشتیە سونە زۆ زۆر ئاسانە بۆ دەستەکردنی بۆ دەستەمەوە کردنی بۆیە هەرچی داهات هەیە لەم ناوە هەموو دەسە ژێر جیرفانی دەسە جیرفانی ئیمپراتۆریتی زانێزم پاشان دەوڵەتەکان دابەشەکرێ و کەمەەتەوەکانیش هەرێمێکی سربەخوان نەدرێتی دەوڵەتەکەی سربەخوان لە ژێر ئیمپراتۆریتی زانزمی بەڵام تا ئێستا دیار نییە هەستە نەخشەکەش دیاری کرایە نەخشەکەش دیاری کرایە دەسەڵاتەکەش دیاری کرایە لە سەدەی بیست و یەک کۆتا ئیمپراتور کات ئیمپراتورێتی تیرۆری داعش بوو هات دەوڵەتی لێکدا بەڵام لە پاش هەنجینێ هاتە ئێستا ئیمپراتورێت وردە وردە بوونی نییە بەڵام وا وردە وردە دەوڵەتی ئیسرائیلی پێگەی خۆ لە شوێن خۆ فراوانترەکەتن بە بەردەوامی هەم دژی لێ بە خۆ دروست دەکە هەمیش دۆستاتی دروست دەکات ئەوەی کە ئەڵێ کوردستان ئەبێتە دەوڵەت و گەشبینێکی پێوێ هەوڵ درایە بەڵام ئەو هەوڵێک کە لە بۆی درایە هەوڵێکی تاکە کەسی بۆ دەها لە بۆ ناسنامەی حزبێک بووە یان لە بۆ ناسنامەی کۆمەڵە ڕێکخرا و کۆمەڵە ئەزندایەک وەگەنا هیچ تر نەواتە ئێستەکە کرابیت ئەوەی کرایە تەنها لە ڕێ ستەمی دۆلار دیپلۆماسی کرایە کە کە پێڵن خەباتی کوردایەتی لە هەموو کورد لە هەموو کوردستان لە هەموو دنیاش لە هەموو پارچەکان بۆیە ئەو ئەگەرانێکەوە ئەڵێن کورد دەوڵەت دروستەکە دروستبوونەکەی زۆر زۆر لاوازە چکە هەموو هۆکارەکانی دیارە و هەموو ڕووداوەکانیش دیارە کە ڕوویدایەوە ئێستاش سپلانی هەیە کە بێ ئەو دەوڵەتە هەرێمیش سەر بەخۆی هەویتە شەوتان شات